موسڵمانانی ئازیز، ئێمەی ئوممەتی موسوڵمان لەنێو تەواوی دروستکراوەکانی خوای پەروەردگاردا کە مرۆڤە لەنێو مرۆڤەکاندا واتە ئوممەتێکی جیاواز و ئوممەتێکی سەربەخۆین بەڵام ئەم هەسارەی کە من و تۆ لەسەری دەژین جگە لە ئوممەتی مرۆڤ هێندێکیان دەفڕن بە ئاسمانا هێندێکیان لەسەر سکیان دەڕۆن پێیان دەوترێ خشۆکەکان هێندێکیان لەسەر دوو قاچ دەڕۆن وەکو مرۆڤەکان هێندێکیان لەسەر چوار دەڕۆن وەکو ئاژەڵان خوای پەروەردگار دەفەرموێت، هەموو ئەمانە نووسراون لە کتابی خوای پەروەردگارا و هەر هەمووشتان دەگەرێنەوە بۆ لای خوا و حەشر دەکرێن. وشەی دابە لە قورئانی پیرۆزدا چواردە جار هاتووە. الدوابیش چوار جار واتە هەژدە جار وشەی دابە و دواب لە قورئانی پیرۆزدا هاتووە. دابە واتە کل ما یدب علی الارض ئەوەی بەسەر زەویدا، بەنێو زەویدا، بە ئاسمانی سەر زەویدا دەڕوات، هەموو ئەمانە پێیان دەوترێ دابە. هەموویان دروستکراوی خوای پەروەردگارن. خوا سبحانە وتعالی هەر لە قورئاندا دەفەرموێت، واللە خلق کل دابەتی من ماء. هەموو دابەکانم وەکو چۆن ئێوەی مرۆڤ لە ئاوەوە سەرچاوەتان گرتبوو دروست بووبوون و زانیتان، هەموو دابەکانم لە ئاوەوە دروست کردووە. هیچ شتێک نییە لە کتابی خوای پەروەردگاردا دروست باس نەکرابێت، ئەم قورئانەی خوای پەروەردگار هەموو شتێکی تێدایە. موسڵمانانی ئازیز، بە عەقڵ و ژیرییەوە، بە دڵەوە، سەرنج بەین لەم سەر زەوییەدا چەند جۆر زیندەوەر و گیاندار بوونی هەیە و تا ئێستا زانراوە هەشت پۆینت حەوت ملیۆن جۆر زیندەوەر و گیاندار هەیە لەسەر زەویدا، جۆر، لە نێو ئەم جۆرانەدا چوار بلیۆن ماسی تا ئێستا ئەژمار کراوە و خەمڵێنراوە، سێ بلیۆن دار ئەژمار کراوە. لە نێو ئەم گیاندارانەدا لە سەدا بیست کە زۆرینەی گیانداران پێک دێنێت یان زیندەوەران پێک دێنێت، زیندەوەرێکە کە تا ئێستا ژمارەیان زانراوە بریتییە لە کە مێروولەیە و ئەو ژمارەی کە زانراوە تا ئێستا بریتییە لە دە ملیۆن بلیۆن ژمارەی بێروودا کە خوای پەروەردگار دەفەرمێ ئومەم ئەمثالوکم وەکو ئێوە ئوممەتن کەواتە مێروولە ئوممەتێکە موسڵمانانی ئازیز بۆیە بە پشتیوانی خوای پەروەردگار سورەتێکمان هەیە بە ناوی سورەتی نەمل لە قورئاندا دەفەرمێ قالت نەملە بۆیە ئێمەش بە پشتیوانی خوای پەروەردگار پەیام و ئامۆژگاریەکانی ئەم مەخلوقەی خوای پەروەردگار، ئەم ئوممەتە بەرفراوانەی خوای پەروەردگار لەم جومعەیەدا لە خزمەتیدا دەبین و پەند و ئامۆژگاری وەردەگرین لێوەی. وەرن پێکەوە ڕابوەستین لە بەرامبەر چیرۆکی مێرولەدا. خوای پەروەردگار بۆمان دەگێڕێتەوە و لە قورئاندا دەفەرموێ، لە کاتێکدا ڕێگەیان دەکرد و ڕۆشتن، قورئان دەفەرموێت، حتی اذا اتوا علی واد النمل، گەشتن بە شیو و بە دۆڵێک کە تیایدا مێروولەی زۆری تێدا بوو. جەیشەکەی سولەیمان پێغەمبەر جەیشێک وەک دەوترێ ئەرز هەرزەی دەکرد، جەیشێکی بەرفراوان کاتێ گەشتن بە شیوی مێروولە، ئا لێرەدا خوای پەروەردگار لەم قورئانەدا موعجیزەمان پیشان دەدات، دەفەرموێت، قالت نملە، موسڵمانان هەموو جارە داوا دەکەم با بەسەر قورئاندا تێنەپەڕین، با لە ئاستی ئەم قورئانەدا ڕابوەستین، ڕاچڵەکێین، با بە چاوی عەقڵ و ژیرییەوە لەگەڵ قورئاندا مامەڵە بکەین، ئەم کەلامەی خوای پەروەردگار مەنهەجی ژیانە، خوای پەروەردگار دەفەرمێ، قالت نملە، مێروولەیەکی مێینە کە شاژنە، نەملە، مێروولەیەک کە مێینە بوو. لێرەدا خوای پەروەردگار دەفەرموێ، ئەم مێروولەیە هەستی بەرپرسیارێتی زۆر بەهێز بوو. پاسەوان و سەرباز و پێشمەرگەیەکی زۆر فیداکار و ئەمانەتپارێز بوو. بۆیە دەم و دەست خێرا ئەرکی سەرشانی خۆی جێبەجێ کرد. دەستی نەگرت بە کڵاوی خۆیەوە و خۆی حەشار با و ئوممەتەکەی چی لێ بەسەر دێ، نەخێر، یا ئەیوهە نەمل، هۆ شاری مێروولە، هۆ ئوممەتی مێروولە، ئەمریان بەسەرا دەکات، ئودخولوو مەساکینەکوم، بچنەوە مەسکەنی خۆتان سەیری قورئان کەن مەساکین وەکو من و تۆ مەسکەنیان هەیە شاریان هەیە وڵاتیان هەیە شارستانیەتیان هەیە ادخلوا مساکینکم ئەمریان پێ دەکا بەڵام مەچنە شاخەکان ادخلوا مساکینکم هەر کەسێ بچێتەوە نێو ئەو شار و شارستانیەت و ماڵەی کە هەیبووە بۆ لا یحطمنکم سلیمان. لەسەری ڕابوەستن، لا یحطمنکم، لە زمانی عەرەبیدا یحطمنکم بۆ شکاندنی شووشە بەکاردێت. بۆچی؟ بۆ مێروولە لە شووشە دەچێت؟ بۆ مەگەر پێکهاتەی جەستەی مێروولە لە دەرەوە پێکهاتەیەکی شووشەییە؟ سەرنجی بەن، ئەوجا دەزانن بەڵێ پێکهاتەیەکی شووشەییە، دەشکێنرێت. بۆیە دەفەرمێت، لا یحطمنکم سلیمان. جەیشی پێخەمبەرێک دێ کە سولەیمانە، سولەیمان و جوندیەکانی سولەیمان دەتانشکێنن، دەتانشێنن، دەتانکەن بەژێر پێیەوە، وهم لا یشعرون، ئەوان بۆ نەهاتوون ئێوە بشێنن، بەڵام ئاگایان لەوە نیە ئێوە دەبن بەژێر پێی خۆیان و ئاژەڵەکانیان و جەیشەکەیانەوە کە دێن. کەواتە ئەم ئایەتەی قورئان باسی مێرولەمان بۆ دەکات، باسی ئەومان بۆ دەکات موسڵمانانی ئازیز کە مێرولە خاوەنی شارستانیەتە، سەرنجبەرین لەم ئایەتەی قورئاندا دڵنیابن دەیان وتار پێشکەش دەکرێت، دەیان جومعە لە ئاستی ئەم وت ئەم ئایەتەی قورئاندا بوەستین و باسی شارستانیەتی مێرولە بکەین دڵنیابین هێشتا حەقی پێنادەین. چونکە شارستانێتێک، حکومەتێک، دەوڵەتێک کە مێرولە هەیەتی وەرن با لە ئاستیدا تۆزێ ڕابوەستین. مێرولە سەرۆکیان هەیە. وڵاتێک نییە، چونکە وڵات بێ سەرۆک بەر بەرەڵایە، سەرۆکیش بێ داد دەرد و بەڵایە مامۆستا عەبدولکەریم مودەڕیس ڕەحمەتی خوای لێ بێ زۆر جوان دەڵێ ئەم وڵاتە سەرۆکی هەیە، مەلیکی هەیە، گەورەی هەیە. پاشان ئەم وڵاتە هەر هەموویان پێشمەرگەن، هەر هەموویان پاسەوان و چاودێرن، هەر هەموویان لە پاراستنی شارەکە و وڵاتەکە و نیشتەجێکەی خۆیانە، هەر هەموویان گیان لەسەر دەستن فیداکارن، ژینگەی خۆیان خۆش دەوێت، ژینگەی خۆیان دەپارێزن، لە بواری تەندروستیدا لەم شارستانییەتەدا زۆر گرنگی بە بواری تەندروستی خۆیان، بواری خۆراک، بواری تێکنەچوونی ژیانیان، تەنانەت لە بواری تەندروستیدا وەکو مرۆڤ قەبرستانیان هەیە، مردووەکانیان دەنێژن بۆ ئەوەی ژینگەی ژیانی خۆیان تێکنەچێت. بە هەمان شێوە لەم شارستانیتەدا ڕێگاوبان هەیە، وەزارەتێک هەیە پێی دەوترێ وەزارەتی ڕێگاوبان بە زمانی خۆمان. کاتێک مێروولەکان ڕێگا دەبڕن، یەک تیم هەیە پێشوەخت ڕێگەیان بۆ چاک دەکات، لە کوێا بڕابێ ڕێگەیان بۆ دروست دەکاتەوە، ئەگەر دار نەبێ ڕێگایان بۆ چاک بکەن، ببینن بە چاوی خۆتان لە نێو فلیمەکاندا کە دەرکراوە لەسەر ژیانی مێروولە دەیان و سەدان مێروولە خۆیان دەکەن بە پرد بۆ ئەوەی مێروولەکانی دیکە لە ڕێگاوباندا پەکیان نەکەوێ چونکە مێروولە ئەو مەخلوقەی خوای پەروەردگارە کاتێ ڕێگەی لێ گیرا ناوەستێ چۆک دانادا پێچ ناکاتەوە بۆ دواوە بەڵکو ڕێگا دەگرێتە بەر و ئیلا دەچێ بۆ کارەکەی خۆی. لەم شارستانیەتی مێروولەتەدا، مێروولەدا، لە کاتێکدا لە دەرەوە کار دەکەن، دایەنگایان هەیە لە ناوەوە، حەڤانەیان هەیە، پەروەردەیان هەیە، وزارەتێکیان هەیە، وەزارەتی پەروەردە مێروولەکان پەروەردە دەکات، لەسەر دەنکیان، لەسەر ڕەنگیان، لەسەر بۆنیان، لەسەر ژمارەی نهێنیان. بەڕاستی موسڵمانانی ئازیز زۆر لەزەتم بینی بە درێژایی ئەم هەفتەیە لە خزمەتی چەندین فلیم و ڤیدیۆ و چەندین بەحث و مەقالاتی زۆر پێشکەوتوو لەسەر ژیانی مێروولە کە خاوەنی چ شارستانێتێکن چ وەزارەتێکی پەروەردەیان هەیە چ وەزارەتێکی ژینگەیان هەیە چ وەزارەتێکی پەروەردەی گرنگیان هەیە چ وەزارەتێکی کشتوکاڵیان هەیە لەم لەم شارستانێتی مێروولەدا مسلمانانی ئازیز بەڕاستی شارستانیتێکی زۆر پێشکەوتووە لەم وەزارەتەدا بازرگانی کشتوکاڵ زۆر گرنگی پێ دەدەن خواردن خەزن دەکەن عەمباریان هەیە هەموو ئەم ئوممەتەیە هەموو ئەم ئوممەتەیە شەو و ڕۆژ لە کارکردنان بەبێ وەستان ئێستا بەڕاستی جێگای خۆیەتی کە هەموو لایەکمان بزانین ئەم مێروولانە چۆن زیاد دەکەن شاشنی مێروولە سێ تا چوار ملیۆن گەرا دادەنێ لە ماوەی یەک مانگدا بۆ زیادبوونیان، ئێستا دەزانی بۆیە ژمارەکەیان هێندە زۆرە؟ شاژنەکەیان تا بیست ساڵ دەژی، کاتێک ئەو پیاوە لەگەڵیدا جووت دەبێ نێرینەکان، یەکسەر مێینەکە دەیخوات. بەڵام تەمەنی مێینەکانیان ئاوها درێژە و بۆ ئەوەی ژیان لەسەر زەویدا ژیانی مێروولە بەردەوام بێت موسوڵمانانی بەڕێز ئێمە با لە مێروولەوە فێر بین بڕوا بکەن وڵاتی یابان یەکێک لە بنەماکانی پێشکەوتنیان لە حەضارەتی مێروولەوە فێری بنیاتنانی شارستانیەت بوو. لە یابان لە کاتێکدا وەکو هەڵەبجەی ئێمە دەبینین ناکازاکی و هێرۆشیما و ئەو هەموە کارەساتەیان بەسەرا هات، یەکێک لە بنەماکانی هەستانەوەی وڵاتی یابان بریتی بوو لەم شیعارەیە کە دەڵێن، کار بۆ هەموو دەسەکان، دابینکردنی بژێوی بۆ هەموو کەسەکان. ڕێک شارستانێتی مێروولە ئاوهایە. لە ناو شارستانێتی مێروولەدا هەر کەسێک لە ئێوە ئەگەر دیوێتی تا ئێستا مێروولەیەک لە سەر ڕێگەوبان خەوتبێ، هیچ کەسێک لە ئێوە مێروولەی دیوە لە کاتێکدا سەما و گۆرانی کولەکانی دیبێ و بە دیاریانەوە ڕاوەستابێ و وازی لە ئەرکی سەر شانی خۆی هێنابێ؟ ئەرێ کەس میرلەی دیوە سواڵ بکات؟ بێگومان نەخێر، بۆیە یابان دەڵێن دەبێ هەموو دەستەکان لەکارا بێ، هەموو کەسەکانیش ئەو کات بژێوییان بۆ دابین دەکرێ. کەواتە شارستانیەتیی مێروولە پێمان دەڵێ موسڵمانانی ئازیز، لە نێو ئەم شارستانیەتەدا کەس برسی نییە، کەس سەرمای نییە، کەس کرێنشین نییە، هەموو خاوەن ماڵ و مەسکەنی خۆیەتی، ادخلوا مساکنکم. هەموو مەسکەنی خۆیانیان هەیە، کەواتە عەدالەتیش لە نێوانیاندا هەیە. لە نێو ئەم شارستانیتەدا موسڵمانانی ئازیز با فێر بین کە یابانیەکان لێوەی فێر بوون، ئەویش ئەوەیە کە لە وەرزی بەهار و هاویندا خەمی زستان دەخۆن. لە وەرزی زستانیشدا ئەوەی کۆیان کردووەتەوە خەمی لێ دەخۆن، چاودێری دەکەن، موتابەعەی خواردنەکەیان دەکەن، ئایا کۆن نەبووە، ئایا ڤایرۆسات ڕووی تێ نەکردووە، ئایا تەڕ نەبووە، نەمان دیوە لە چلەی لە کاتێکدا زستانە و باران دەبارێت تۆزێ هەتاو دەکەوێتەوە مێروولەکان دێنە دەرەوە هەموویان خواردنەکەیان تەڕ بووە لە کاتێکدا بیر بکەرەوە موسڵمانی ئازیز ببینە دەسەڵاتی خوای میهرەبان کێ مێرولەی فێر کرد ئەم هەمووە گەڵا و بژوویە کۆ بکاتەوە؟ کێ مێرولەی فێر کرد گەنمەکان جۆکان دەبەن لە ناوەڕاستا دەیکەن بە دوو کەرتەوە دواتر بە چوار کەرتەوە بۆ؟ تا سەوز نەبێ و چەکەرە نەکا بەڵام لە هەمان کاتا گەڵاکان دەبەن سەوزی دەکەن وەزارەتێکیان هەیە کشتوکاڵ زەراعەت دەکا لە ژێر زەویدا کەواتە موسڵمانانی ئازیز وەرن با لە مێولەوە فێری کارکردن بین، وەرن با لە مێولەوە فێر ببین کە دەبێ ئوممەتی موسڵمان بە تایبەتی وەکو مێروولە بێ، هەرگیز ڕانەوەستێ، هەرگیز دەست پاک نەکاتەوە، هەرگیز چاوەڕێی ئەم و ئەو نەبێ، بەڵکو دەبێ هەمووان موسڵمان بە تایبەتی ئوممەتی پێغەمبەری خوا علیە الصلوە و السلام عارەقی نێوچەوانی خۆی، ڕەنج و ماندووبوونی خۆی، وزە و ورە و توانای خۆی بەکاردێنێ بۆ دابینکردنی بژێوی ژیانی خۆیان، مسوڵمانان لە کاتێکدا ئەیهێنمە پێشچاوتان مێروولەیەک گەڵایەکی هەڵگرتووە کە مێروولە زۆر بەهێزە زۆر لە مرۆڤ بەهێزترە زۆر لە کێشی خۆی زیاتر تا پەنجا جار دەتوانێت قورسایی هەڵگرێ لەسەر شانی خۆی گەڵایەکی هەڵگرتووە گەڵاکە لە خۆی قورسترە گەڵاکە بەرز بووەتەوە. ئەم گەڵایە بۆ ئەوەی تەوازنی ئەم مێروولە ڕاگیر بکا، بیهێنە پێشچاوتان کێ ئەم مێروولانەی فێر کرد؟ مێروولەیەکی دیکە قەت دەکا بەم گەڵایە. ئیشی ئەم مێروولە زانن چییە؟ ڕاگرتنی تەوازنی ئەم گەڵایە بەسەر ئەم مێروولەوە. بۆ ئەوەی خێرا دەڕوا ناوەستێ باکە نەیخا بەم دیو بەو دیوە. یەک. دوو، ئەم مێروولەیە حەرەس و پاسەوانە بە دیاری ئەم مێروولەوە، سەیری چەند ئیجتیماعین، سەیری چەند کە باو و بران چۆن گیانی یەکتری دەپارێزن، لە کاتێکدا هێرشیان دەکرێتە سەر، مێشەکان هێرشیان بۆ دێن، ئەم مێروولەی سەرەوە پاسەوانی لەم دەکا، چونکە ئیش دەکا بۆ حکومەتی مێروولە، ئیش دەکا بۆ تێرکردنی ئوممەتی مێروولە، ئاوها دەیپارێزێ. موسڵمانانی ئازیز، ئەو ڕێگەیەی پێیدا دەڕوات دەستنیشانی دەکات، لێی تێک ناچێت، دەزانێت چۆن دەڕوات و چۆن دەگەڕێتەوە. زۆر گرنگی بە ژینگە و تەندروستی خۆیان دەدەن. مێروولەکان وتمان مردووەکانیان دەناژن و هەروەها مێروولە لە بواری پەروەردە و خزمەتگوزاریدا دایەنگایان هەیە. هەزاران، بەڵکو هەزاران هەزار مێروولە ئیشی پەروەردەکردنە، ئیشی پاک و خاوێنی ڕاگرتنە، ئیشی بەخێوکردنی بەچکە مێروولە تازەکانە کە دێنە دەرەوە چاودێریان دەکات. موسڵمانانی ئازیز! پێم خۆشە بەڕاستی لە بێرونەوە هەموو لایەکمان چەند پەیامێک وەربگرین. یەکەم، جوندی و سەربازی خوای پەروەردگارە و سوپاسی خوا بکەین کە مەترسی و هێرشی مێرونەمان بەسەر نییە. وڵاتی تەکساس لە ئەمەریکا گەشتێ بکەن و بچن بزانن بە نێو ئینتەرنێتا ساڵانەی ئێستا زەرەری مێرونە لە وڵاتی تەکساس بەرز بۆتەوە بۆ یەک ملیار دۆلار. لە ڕووی کشتوکاڵ و لە ڕووی ئاژەڵ و حەیوان و وڵاخەکانیانەوە کە مێروولە زەرەریان لێ دەدات، کە مێروولە سوورە ئاگرینەکان هێرشیان بۆ دێنێ، بە تەیارە دەرمان دەکەن بەسەریانا، هێشتا چارەسەریان نەکردووە و لە بەردەم ئەو هەڕەشە و مەترسییەدان. کەواتە من و تۆی موسڵمان دەبێ سوپاسی خوای پەروەردگار بکەین کە لەم جوندییە، لەم جوندیی خوای پەروەردگار پارێزراوبووین تا ئێستا. وەرن هەموو لایەکمان با لە بەرامبەر مێلولەدا فێری ئەم وانانە ببین، مێلولە دەنگی خۆیان هەیە، ڕەنگی خۆیان هەیە، بۆنی خۆیان هەیە، یەک دەناسنەوە، ئەگەر ئەمە شارێکی مێلولە بێ قبوڵ ناکەن مێلولەی پێ بێتە ناوی، قبوڵ ناکەن هێرش بکرێتە سەریان، خاکیان داگیر بکرێ، خواردنیان ببرێ، ژێرخانیان تێک بدرێ، هەندەسەی ژیانیان تێک بدرێ. کەواتە من و تۆی موسڵمانیش دەبێ وەکو ئومەتی کورد بۆ نموونە میللەتێکی کوردی موسڵمانی نابێ جیاوازی لەسەر ئەم خاکی کوردستانە هەبێ لە نێوانی بادینی و سۆرانی و محافەزە و محافەزەیەکی دیکە یەک جەستەین یەک خاکین یەک گیانین سەرخان و ژێرخانی ئەم وڵاتە بۆ هەموومانە هی هەموومانە لێرۆڤا فێری ئەمە ببین. مێلولە یاسای پاشەکەوتیان هەیە موسڵمانانی ئازیز زۆر گرنگە سولەیمان پێغەمبەر بە مێلولەیەک قسەی لەگەڵا دەکات تۆ بژێویت چەندێکت پێویستە ئەگەر ساڵێک لەژێر چاودێری مندابی وتی سێ دەنگەرم دوای ساڵێک دێتەوە بۆ لای یەک لەت و نیوی ماوە بۆ؟ ئەی مێرو لەت بۆ ساڵێک پێویست بوو سێ دانە وتی سێ دانەم کە پێویست بوو ڕسقم لەسەر خوا بوو بەڵام کە هاتە سەر تۆ ئەگەر تۆ منی لەبیر بکردایە لە هەوڵی ئەوەدا بووم پلانم هەبوو ساڵێکی دیکەش بژیم ها چەند ماقوڵە کەواتە ئێمەی ئوممەتی کوردی موسڵمان لەنێو گەرمەی قەیرانەکاندا گومانی تێدا نییە کە پێشتریش وتوومە و ئێستاش دەیڵێم ئەوەی لەم هەرێمەدا ئێستا ناونراوە پاشەکەوت پاشقولە، خیانەتە، گەندەڵییە، دزییە، بەڵام وەکو ئوممەت، پاشەکەوتمان نەکرد وەکو میللەت دەستمان پێوە نەگرت دەبا لە مێرولەوە فێربین جارێکی دیکە هەڵە نەکەین ئیسراف نەکەین تەبذیر نەکەین بە فیڕۆدان بە ماڵی خوای پەروەردگارەوە نەکەین لە ئاستی خۆماندا ئەوەی کە دێتە دەستمان با بەو جۆرە مامەڵە بکەین مێرولەکان بەڕاستی زۆر عاقڵن زۆر ژیرن کارێک پێیان بکرێ دەیکەن پێیان نەکرێ دەچن هاوەڵی خۆیان دێنن زانایەک دەڵێت هاتم پارچەیەک لە ملووم نێرا شەکرم پێوە کرد، دامنا لە نزیکی مێروولەکە، مێروولەیەک هات، بۆنی پێوە کرد، قاچێکی لێ دا و ڕۆشت، لەگەڵ هەشت مێروولا هاتەوە، بە خۆیوە نۆ ئەلەمنیۆمەکەیان هەڵگرت و بردیان. دواتر هاتم پارچەیە ئاسنم دانا، شەکرم پێوە کرد، پاش ماوەیەکی دیکە بینی، مێروولەیەک هات، قاچی لێ دا، بۆنی پێوە کرد و ڕۆشت، دواتر ڕۆشت، لەگەڵ. بەخۆیەوە بیست بوون بە سێ لۆیی بیست و حەوت، بیست و حەوت مێروولە. ئەم مێروولە چۆن زانی ئەم ئاسنە بە بیست و حەوت مێروولە دەبرێت؟ کەواتە لێرەوە من و تۆی مسوڵمان دەبێ بزانین ئەو کارەی کە پێمان دەکرێ دەبێ بیکەین. پێمان نەکرا مسوڵمانان لەگەڵ یەکدی وەکوو ئەم دوو دەستە وان، یەک دەشۆن، یەک تەواو دەکەن. وەکو بینا یان مزگەوتەوان، خشتەکان هاوکارین بۆ یەکتری، پێکەوە دەستەکان، کەسەکان، دەتوانن ژیانی خۆیان خۆش بکەن، هەر بارێ قورس بێ دەتوانن پێکەوە هەڵی بگرن، کەواتە موسڵمانانی ئازیز ڕەنگە بڵێی مێروولە ئەمە دەزانێ؟ ئەی پەروەردگار نافەرموێ ئەو پەروەردگارەی من و تۆ ئەو زاتەیە الذی اعطی کل شیء خلقه ثم هدی؟ ئیش و تۆش مێر و لەش خوای پەروەردگار دروستی کردووە و هیدایەتی داوە، ئەو اللەیەی وسع ربی کل شیء علما عیلمی بە مێرولە بەخشیوە، هێزی بە مێرولە بەخشیوە، افلا تتذکرون بۆ بیر ناکەنەوە لە مەخلوقاتی خوای پەروەردگار؟ موسڵمانانی ئازیز هەر لە باسی مێرولەدا پێغەمبەری ئازیزمان نموونەمان بۆ دێنێتەوە دەفەرمێ پێغەمبەرێک لە پێغەمبەران ڕۆشت بۆ ئەوەی دوعا بکا خوا بارانێک بۆی بارێنێ، ئەفەرمێ لە دەشتەکە وتی موسڵمانان بگەڕێنەوە خوای پەروەردگار بارانمان بۆ دەبارێنێ چونکە مێروولەکان دەستیان بەرز کردەوە پێش ئێمە و پاڕانەوە و خوای پەروەردگار بە هۆی دوعای ئەوانەوە ڕەنگە لات سەیر بێ مێروولە دوعا دەکا وإن من شیء الا یسبح بحمده ولکن لا تفقهون تسبیحهم ئەوە من و تۆین لە تەسبیحاتیان تێناگەین ئەگینا هەموو مەخلوقاتی خوای پەروەردگار تەسبیحات دەکا کەواتە بۆیە پێغەمبەری ئازیزمان علیە الصلوة والسلام دەفەرموێ هودهود مێروولە مەکوشن بۆچی نەیکوشن چونکە ئێستا ئەو مێروولانەی کە زیان بەخش نین بەکار دەهێنرێت بۆ نەخۆشی بۆ سوڕی خوێن بەهێزکردن بۆ دژە ڤایرۆس و میکرۆب لە جەستەی ئینساندا چونکە مێروولەکان هەمویان زیان بەخش نین کۆتا پەیامم بۆ سەرکردەکان ئەوەیە، تەیموری لەنگ دەڵێ تێشکام، تەیموری لەنگ دەزانن چ سەرکردەیەک بوو، ئەوە تێشکاوی و چوومە ئەشکەوتێک، زۆر بێتاقەت بووم دانیشتم، لە ئەشکەوتەکەدا دیقەتم دا مێروولەیەک شتێکی پێ بوو دەچووە سەرەوە و دەکەوتە خوارەوە، جارێک، دوان، سیان، دەڵێ بینیم نۆزدە جار ئەم مێروولە چووە سەرەوە و هاتەوە، ئەڵێ هەستامەوە لە شوێنی خۆم و وتم لەم مێرولەوە فێر بووم ئادەی جەیش و سوپاکە، فیعلەن هەستاینەوە و سەرکەوتینەوە و جارێکی تر لەسەر پێی خۆمان وەستاینەوە. کەواتە سەرکردەکان بە تایبەتی لە وڵاتی خۆماندا لە هەرێمی کوردستانا دەڵێم مەچن وەی پێی دەوترێ ڕاوێژکار بەخوا کاوێژکارن لە دەرەوە بیانهێن و سیستەمی وڵاتە ڕێکبخەن وەڵاهی بچن لەم وەرزی بەهارەدا لە داست لە لە ئاستی شارە مێرولەکان دابنیشن چۆن حوکمڕانی دەکەن چۆن پرس و ڕاوێژ دەکەن، چۆن سیستەمی ژیانی خۆیان بەڕێوە دەبەن، چۆن پاشەکەوت دەکەن و ئەو وڵاتەمان زۆر زۆر لەو عەقڵانە باشترە کە دەهێنرێن لە دەرەوە و ژیانی ئەم خەڵکە ئاوایان لێ دەکرێت. سولەیمان پێغەمبەر کۆتا پەیاممان ئەوەیە کاتێک گوێی لەم قسەیە بوو ئەفەرموو لە دووری چەند میلەوە بوو خوای پەروەردگار ئاگاداری کرد کە ئەم مێروولە وا دەڵێ قورئان دەفەرمێ، ئا لێرەوە ئەو کەسەی پێی دەوترێ سەرکردە لە ماڵی خۆیدا، لە شاری خۆیدا، لە وڵاتی خۆیدا دەبێ فێر ببێ سولەیمان پێغەمبەر کەی پێکەنی، چۆن پێکەنی، بۆ پێکەنی. کەسێک سەرکردەیە لەگەڵ ئوممەتەکەیا پێبکەنێ، بۆ ئوممەتەکەی پێبکەنێ نەک بە ئوممەتەکەی پێبکەنێ. کەسێک سەرکردەیە قاقا لێ نەداوە ئەوانە بەڵکوو کاتێک دڵی خۆش بێ ئوممەتەکەی سەرمای نەبێ ئوممەتەکەی برسی نەبێ ئوممەتەکەی سواڵکەر نەبێ ئوممەتەکەی بەر نەبێتە گیانی یەکتری وەزارەتی پەروەردەی کارا بێ ژینگەی لەبارا بێ ژێرخانی وڵاتی لە نەدزرا بێ ئەمەیە پێی دەوترێ سەرکردە بۆیە سەرکردەیەک سەرکردە نیە بە ئوممەتی پێ بکەنێ بەڵکو کەسێک سەرکردەیە کاتێک پێ دەکەنێ ئوممەتەکەی پێ بکەنێ ئەگینا ئەو کەسەی پێدەکەنێ بەرامبەر بە ئوممەتەکەی و قاقا لێدەدا وەک دەبینرێ لە کۆبوونەوەکانی ئەم هەرێمەدا بەڕاستی ئەوانە غیرەتی مێروولەیەکیان نییە لە کاتێکدا میللەتیان برسی بێ بەڵام ئەوان بە ڕووی میللەتەکەیانەوە قاقا لێبەن و بڵێن کۆبوونەوەیەکی زۆر باش بوو نەخێر موسوڵمانان کەواتە دەبێت ئێمە لێرەوە فێری ئەوە ببین کە هەموو لایەکمان لە نێرولەوە کە مەخلوقێکی خوای پەروەرگارە با پەند و وانە وەربگرین کە ئەم جوندی و سەربازەی خوای میهرەبان دڵنیابین هەڕەشەیە لەسەر ژیانمان چونکە ئێمە لەسەر نێرولەین ئێمە لە دۆڵی نێرولەداین ئەگەر خوای پەروەردگار ئەمر بفەرموێ هەر نێرولەیەکە و دەدا بە پشت ملی ئەتاتۆرکەوە و ڕسوای دەکا ڕزقی باو و جێگەی کار بووە. مێرولەکە دەڵێ، باشە بە درێژایی هاوین و بەهار تۆ چیت کرد؟ ئەویش دەڵێ، زۆر کارم هەبوو، زۆر سەرقاڵ بووم، هەر نەمپەرژا بیر لە خواردن و لە زستان بکەمەوە. ئەڵێ، ئاخر پێم بڵێ تۆ چیت کرد بە درێژایی بەهار و هاوین؟ ئەڵێ، وەڵڵاهی بەس سەمام کرد، بەس هەڵپەڕیم، بەس پێکەنیم. ئەڵێ ئەو کەسەی بە درێژایی هاوین و بەهار هەڵبپەڕێ، سەما بکا، ڕەقس بکا، بێگومان دەبێ زستان لە سەرمانا هەڵبلەرزێ و لە برسانا بکەوێ و دەست بە ناوسکی خۆیەوە بگرێ. قوتابیان و خوێندکارانی هەرێمەکەم، دەستمە دامێنتان. دەست بە پشتوێنتان غیرەتان هەبێ بخوێنن چاوەڕێی دەستی سواڵ مەبن چاوەڕێی دەستی قبوڵ عام مەبن چاوەڕێی دەستی خیانەت و قۆپی و غەش مەبن چاوەڕێی ئەوە مەبن بەڕاستی لاتان لێ بکرێتەوە و سواڵتان لێ بکرێ نەخێر قوتابیانی ئازیز ئێستا دوو مانگت لەبەردەستایە بەتایبەتی قوتابیانی ئیمتیحانی وەزاری و هەموو قوتابیان و خوێندکارانیش لە میرلۆ فێر بن، زیرەک بن، بوێر بن، قەیرانەکان وەلا بنێن، ئەوەی خوێندووتانە دەرخی بکەن، فەهمی بکەن، لەسەر قاچی خۆتان ڕابوەستن، مامۆستایان بەڕێزی هەرێمەکەم، ئێوەش توو ئەو خوایە زۆر دلێرانە و بوێرانەتر، زۆر بە غیرەتانەتر، زۆر بە هیممەتانەتر کە کردووتانە و زیاترتان لێ داوا دەکەین کە بتوانین پرۆسەی پەروەدە پەکی نەکەوێ، چونکە وەڵڵاهی پەروەدە پەکی بکەوێ ئەم هەرێمەمان زۆر زیاتر قەیرانی ڕوو تێ دەکات. خوایە بۆ خاتری گەورەی خۆتونەوە پیرۆزەکانت لێت داواکارین یا اللە ئەم خەڵک و خاکی کوردستانمان بپارێزە. خوایە خەڵک و خاکی کوردستانمان بپارێزە. خوای پەروەردگار لە تۆفان و لە زریان بیپارێزە. یارب العالمین لە بومە لەرزە بی پارێزە خوایە لە ئافاتی ئاسمان و زەوی بی پارێزە یارب العالمین خوایە لێت داواکارم سەربەخۆییەک لە ژێر ئاڵا و بەیداخی لا الە الا اللە محمد رسول اللە یەکڕیزی و تەباییەک یارب العالمین بۆ ئەم میلەتەت کێڕەوە خوای پەروەردگار چاوەمان گەشکە بە عیزەتی ئەم ئیسلامە خوایە ئەم ئیسلامە بەهۆی ئێمەوە عەزیز کە و ئێمەش بەم ئیسلامە عەزیز کە خوایە شیفای نەخۆشەکانمان بدە